با خەڵکانێک نەیەت بە دووفاقەیی ئیش کا، خەڵکانێک نەیەت بە دووڕوویی ئیش کا. تۆ لەسەر ئەو پارە وەردەگریت و دەوڵەتی لەگەڵ دروست دەکەی، لە خوارەوەش دێی تا تانە لە ئێمەی ئەهلی سوننە دەدەی، بابە ئەمانە بەکرێگیراون، پیاوی دەسەڵاتن و نازانم دیفاع لە گەندەڵی دەکەن. دیفاع لەم میللەتە دەکەن، ئەم میللەتە تووشی خوێنڕێژی و نەهامەتی نەکەن کە لە میسر تووشتان کردن، لە سووریا تووشتان کردن، لە لیبیا تووشتان کردن، دەڵێن ئێرەش وای لێ مەکەن برا. خەمی ئەوەمانە نەک خەمی ئەوەمان بێ فڵان دەسەڵاتدارە بەخوا مانگانە پارەمان بۆ دێنێ نامانەوێ ئەگەر ئەو لاچێ کێ پارەمان داتێ لەسەر ئەو مینبەرە دەیڵێم ئەگەر دینارێک لە حکوومەتی ئەم حکوومەتەی خۆمانەوە جگە لەوەی کە حەقی خۆم وەکم عاشخۆرێک دکتۆرێکم و ڕاتبی خۆم هەیە تا سەعات یەک و نیو داوام دەکەم ڕۆژانە جگە لەوە کە دینارێک لەم حکوومەتەوە یا لەو حیزبانەوە بۆ من یا بۆ کەناڵی ئامۆژگاری هاتوێ بەر لەعنەتی خواکەوین ئەگەر نەشهات پێو ئەوانەی بوهتانمان بۆ دەکەن لە موبتەدیع و حیزبیەکان بەر لەعنەتی خوا کەون یا تۆبە بکەن واز بێنن هیچی تر دینێکی چەوت فێری خەڵک دەکەن لە ژێرەوە خەڵک هان دەدەن لەسەر تەلەڤزیۆنیش دێن بابە ئەمانە پێیان دەڵێن وەلی ئەمر ئەی بڵێم چی یعنی ئەگەر کافرە تا منیش بڵێم وەلی ئەمر نییە ئێ بەس تۆ لە تەلەڤزیۆن بۆ خۆت دەڵێی موسڵمانە کە موسڵمانیشە چۆن مامەڵەی لەگەڵ بکەم وەکو پێغەمبەر دەیکەم عەلەیهی سڵاو سەلام اصبروا واتقوا صبر و تقوی داوا دەکەم لە خوای گەورە بەخاتری ناو جوانەکانی صفاتە بەرزەکانی صبر و تقوامان پێ ببەخشێ هیدایەتمان دا لە دینەکەی حاڵی بین بەو شێوازەی کە خوا خۆی دەیەوێ.